خوا لە سنگی هیچ کەسێکا دوو دڵی دانەناوە و ئەو ژنانەتان کە زیهاریان لەگەڵ ئەکەن و لە جێگەی دایکی خۆتانیان دائەنێن و پێیان ئەڵێن تۆ لە جێی دایکمی خوا ئەو ژنانەتانی نەکردووە بە دایکتان دایکتان ئەوانەن ئێوەیان لێ بوون ئەو کەسانەیش کە ئێوە بە قسە کردووتانن بە کوڕی خۆتان خوا نەیکردوون بە کوڕتان چونکە کوڕی ئێوە ئەو نێرینانەن لە بەیەک گەیشتنی ئێوە و ژنتان پەیدا بوون ئەوە ڕاستتر و عەدالەتترە لای خوا، خۆ ئەگەر نازانن کوڕی کێن و باوکیان کێیە، ئەوا برای دینیتانن و دۆست و برادەرتانن و تاوانبار نابن لەسەر وشەیەکی لەم بابەتە بە هەڵە بەدەمتانا بێ، بەڵام لەسەر ئەوە تاوانبارە بن کە بەدەست ئەنقەست و بە ئارەزووی دڵ بیڵێن و خوا بەخشندە و بەڕەحمە. ژنەکانیشی وەک دایکی موسڵمانان وان و ئەوانەی خزمایەتیان لە نێوانا هەیە هەندێکیان شایەنترن لە هەندێکیان بە پێی کتێبی خوا بۆ میرات لەیەک وەرگرتن لە موسڵمانانی تر و لەوانەی لە مەککەوە کۆچیان کردووە بۆ مەدینە مەگەر ئێوە خۆتان لە ژیانتانا بتانەوێ چاکەیەک لەگەڵ دۆستانتان بکەن و وەسیەت بکەن کەوا پاش مردنتان ئەوەندە لە پاشماوەتان بدەن بە فڵان کەس یادی ئەوە بکە کە عەهد و پەیمانمان لە پێغەمبەران وەرگرت کەوا ئەو پەیامەی خوا لە ئەستۆی هەموویانی داناوە بە خەڵکی بگەیەنن و لە تۆیشمان وەرگرت و لە نوح و لە ئیبڕاهیم و لە موسا و لە عیسای کوڕی مەریەمیشمان وەرگرت و پەیمانێکی توند و سەختمان لێ وەرگرتن کە ناوی شاری مەدینە بووە. مەیدانی خۆڕاگرتنتان نییە بەرامبەر بەم لەشکرە، کەواتە بگەڕێنەوە و شەڕ مەکەن و هەندێکیان داوای ڕوخسەت لە پێغەمبەر ئەکەن و ئەڵێن، ماڵمان چۆڵ و لەبەر چاوە و لە ڕاستی شار چۆڵ و لەبەر چاو نییە، بەڵام هەر ئەوەیان ئەوێ کە هەڵبێن. پێیان بڵێ، ئەگەر ئێوە لە مردن یان لە کوژران هەڵبێن، ئەو هەڵهاتنەتان هیچ سوودێکی نابێ بۆتان، چونکە ئەگەر بیشڵێن بەو هەڵهاتنەتان لە مردن یان لە کوژران لە مەیدانی جەنگا ڕزگارتان ببێ، بۆ ماوەیەکی کەم نەبێ خۆشی لەو مانەوەیەتان نابینن و سەرەنجام هەر ئەمرن. تۆ ئەی موحەممەد پێیان بڵێ، کێ لە دەستی خواتان دەربازەکا ئەگەر نیازێکی خراپی پێتان ببێ یا بیەوێ ڕەحمتان پێ بکا، ئەو بێباوەڕانەی لە مەیدانی جەنگ هەڵدێن دۆستێک و یارمەتیدەرێکیان دەستگیر نابێ ڕزگاریان بکا لە دەستی قودرەت و توانایی خوا. ئەوانە کە زۆر ڕژدن لە یارمەتیدانتانا کە ترسێکیشیان دێتە بەر ئەیان بینی سەیرتەکەن و چاوەکانیان لە کاسە چاویانا ئەخولێتەوە وەک کەسێ لە حاڵی گیانەڵادا سامی مەرگ دایگرتبێ کە ترسەکەیشیان نەما و ڕەویەوە زمانتان لێ ئەکێشن و ئەکەونە قسەی بێ شەرم و شکۆ بەرامبەرتان ئەمانە لە ئاستی هەر کارێکی چاکەدا ڕژد و چرووکن و هیچیان لێ ناوەشێتەوە. بەڕاستی لە بوونی پێغەمبەری خوادا چاولێکەری و شوێنکەوتنێکی جوان هەیە بۆ ئەو کەسانەی بە هیوای گەیشتن بە حوزوری خوا و پاداشتی ڕۆژی قیامەتن و زۆر جار ناوی خوا دێنن و یادیەکەنەوە واتە ئەوانەی شوێنی خووڕەوشتی پێغەمبەرەکەون پیرۆزی دونیا و قیامەتیان دەستگیرەبێ بەڵام موسڵمانە خاوەن باوەڕەکان کاتێک کە تاقمەکانی کافرەکانیان دی وتیان، ئەم هێرشی کافرانە بۆ سەرمان و ئەم شەڕە کە دەرگای پێ گرتووین ئەوەیە کە خوا و پێغەمبەر گفتیان دابووینێ کە فەرموویان ڕۆژی وەک ئەم ڕۆژەتان دێتە ڕێ و هەر کەسێ خۆی ڕابگرێ و ئیمانی نەلەقێ خوا سەریەخا و لە قیامەتیشا پاداشتی چاکی ئەداتەوە و خوا و پێغەمبەری خوا ڕاستیان بە موسڵمانان وتبوو، موسڵمانانیش لە باوەڕ زیاد بوون بە فەرموودەی خوا و پێغەمبەر و لە ڕەزامەندی بە فەرموودەی ئەوان بەولاوە هیچیان لەو ڕۆژە پڕ تەنگوچەڵەمەدا زیاد نەکرد واتە ئەو هاتنە دییەی فەرموودەی خوا و پێغەمبەر و ڕووبەڕووبوونەوەیەی ئەو هێرش و هاتنی کافرانە هیچ ورەی پێ بەر نەدان و بە پێچەوانەوە باوەڕیانی بە هەرچی کە خوا و پێغەمبەری خوا بیفەرموون زیاتر کرد. ان اللە کان غفورا رحیما بۆیە هەڵوێستی موسوڵمانانی ڕاست و هەڵوێستی مونافیقەکان بەو جۆرە بوو کە باس کرا تا خوا پاداشی ئەوانە بداتەوە کە بەڕاستی خاوەن باوەڕ بوون و ئەگەر ئارەزووی لێ بوو سزای مونافیقەکانیش بدا یا لێیان خۆش ببێ خوا بەخشندە و بەڕەحمە. پاشەکشەی پێکردن کە هاتبوون ئەو هەموو داخەی لە دڵیانا بوو بە موسڵمانانی بڕێژن و تۆڵەی بەرو دوایان لێ بکەنەوە هیچ خێر و بێرێکیان لەو هێرشەیاندا دەستگیر نەبوو خوا شەڕی لە موسڵمانان لادا خوا بەهێز و خاوەن عیززەتە هەموو شتێکی پێ ئەکرێ. كُنَّ سَرَاحًا جَمِيلًا. ئەی پێغەمبەری خوا، بە ژنەکانت بڵێ، ئەگەر ئێوە ژیانی ئەم دنیایە و شتی جوانی ئەم دنیایەتان ئەوێ، وەکو جلوبەرگی جوان و زێڕ و زیو، بێن، حەقی موتعە و لەگەڵ ڕابواردنی خۆتانتان بدەمێ کە لەسەرمە و بە جوانی بەرەڵاتان بکەم. لە ماڵی خۆتانا بە حەیا و حورمەتی خۆتانەوە دانیشن و وەک ژنانی سەردەمی نەزانی پێش هاتنی ئیسلام خۆتان دەرمەخەن و نوێژەکانتان بکەن و زەکاتی ماڵتان بدەن و فەرمانبەرداری خوا و پێغەمبەری خوا بکەن خوا ئەوەی ئەوێ هەموو چڵک و چەپەڵیەکی گوناهتان لێ دوور بخاتەوە و لابدا. ئەی دانیشتوانی ماڵی پێغەمبەر لە هەر بیر و کردەوەیەکی ناپەسەند خاوێنتان بکاتەوە. بێگومان ئەو پیاوانە و ئەو ژنانەی فەرموودەی خوا جێبەجێەکەن و ئەو پیاوانە و ئەو ژنانەی باوەڕیان بە خوا و بە پێغەمبەر و بەشەکانی تری باوەڕ هەیە و ئەو پیاوانە و ئەو ژنانەی لەسەر فەرمانبەرداری خوا بەردەوامن و ئەو پیاوانە و ئەو ژنانەی لە گوفتار و لە کردارا ڕاستن و ئەو پیاوانە و ئەو ژنانەی خۆیان ئەگرن لە فەرمانبەرداری خوا و دوورکەوتنەوە لە گوناها و ئەو پیاوانە و ئەو ژنانەی ملکەچی فەرمانبەرداری خوان و ئەو پیاوانە و ئەو ژنانەی زەکات ئەدەن و خێر و حەسەنات ئەکەن و ئەو پیاوانە و ئەو ژنانەی ڕۆژوو ئەگرن و ئەو پیاوانە و ئەو ژنانەی عەوڕەتی خۆیان ئەپارێزن لە حەرام و ئەو پیاوانە و ئەو ژنانەی ناوی خوا زۆر ئەبەن و یادی ئەکەن ئەوانە خوا لە گوناهیان خۆش بووە و پاداشتێکی گەورەی بۆ ئامادە کردوون. ڕەوا نییە بۆ هیچ پیاوێکی خاوەن باوەڕی ئیسلامەتی و بۆ هیچ ژنێکی خاوەن باوەڕی ئیسلامەتی کاتێک کە خوا و پێغەمبەری خوا فەرمانیان دا بە کارێ بە ئارەزووی خۆیان بجوڵێنەوە لەو کارەدا و کاریان بە ئارەزووی خۆیان بێ هەر کەسیش ملپێچی لە فەرمانی خوا و پێغەمبەری خوا بکا ئەوە بە گومڕاهیەکی زۆر ئاشکرا گومڕا بووە. یادی ئەوە بکەرەوە کە ئەتوت بەو کەسەی خوا نیعمەتی ئیسلامەتی پێ بەخشیبوو تۆیش نیعمەتی ئازادیت دابوویە و لە بەندەییت ئازاد کردبوو پێش سەردەمی ئیسلامەتی کردبووت بە کوڕی خۆت پێت ئەوت ژنەکەت بهێڵەوە بۆ خۆت و تەڵاقی مەدە و لە خوا بترسە و خەیاڵێکیشت لە دڵی خۆتا ئەشاردەوە کە خوا دەری خست و لە خەڵک ئەترسای و شەرمت ئەکرد خەیاڵەکەی دڵت دەرخەی کە ئەوە بوو ئەگەر ئەو پیاوە ژنەکەی تەڵاق دا تۆ مارەی ئەکەیت بۆ خۆت و خوا لە هەر کەس شایەنترە بەوە کە لێی بترسی جا کاتێ کە ئەو کەسە کە زەیدی کوڕی حاریسە بوو پێویستی خۆی لە ژنەکەی بەجێ هێنا و لێی بێزار بوو کاری پێ نەما و تەڵاقی دا و عیددەی بەسەر چوو ئێمە مارەمان بڕی لێت بۆ ئەوەی هیچ تاوانێ ڕوو نەکاتە موسوڵمانان لە مارە کردنی ژنی کوڕی بە خۆ بە کوڕ کردوویانە بۆ خۆیان پاش ئەوەی مێردەکانیان کاریان پێیان نەما و تەڵاقیان دان کەواتە لە ڕاستیدا کوڕیان نین و هەر بە دەم کردوویانن بە کوڕی خۆیان بەر لەوەی مناڵی خەڵک بە مناڵی خۆ کردن لە ئاینی ئیسلاما حەرام بکرێ فەرمانی خوا هەر چۆن بوو بێ و هەر چۆن بێ بێ گومان جێ بە جێ کراو و هاتووە دییە و کەس ناتوانێ بەری لێ بگرێ. خوا خۆی کردویەتی وەک مارە بڕینی زەینەب لە پێغەمبەر و وەرگرتنی لەلایەن پێغەمبەرەوە وەک ژنی خۆی ئەمە قانونی خوایە لەو پێغەمبەرانەیشا کە لەمەو پێش بوون و بەسەر چوون و خوا فرمانی هەر کارێکی بەوانیش دابێ جێبەجیان کردووە و کاری خوا کردوو بڕیارێ بۆ دراوە و جێبەجێ کراوە وکان بالمومنین رحیما خوا ئەو خوایە کە خۆی و فریشتەکانی سڵاواتتان لێ ئەدەن خوا خۆی ڕەحمەت ئەڕێژێ بەسەرتانا و فریشتەکانی داوای لێبوردنتان بۆ ئەکەن لە خوا بۆ ئەوەی لە تاریکستانی نەزانی و نەفامی و کوفر و گوناه دەرتان کا و بتان خاتە ڕووناکایی شوێن کەوتنی ئاینی ئیسلام و خوا بەڕەحمە لە ئاست موسڵمانانی خاوەن باوەڕدا. ئەی پێغەمبەر ئێمە ئەو ژنانەتمان بۆ حەڵاڵ کردووی کە مارەیی خۆیانت داونێ و ئەو کەنیزەکانەی کە موڵکی خۆتن لەوانەی خوا بە قانوونی فەیء داونی پێت کە ئەو ئافرەتە دیلانەی جەنگی کافرانن کە بەرت کەوتوون هەروەها کچانی مامت و پووری خوشکی باوکت و کچانی خاڵت و پووری خوشکی دایکت کە لە مەککەوە کۆچیان لەگەڵت کردووە بۆ مەدینە و هەر ژنێکی موسڵمانانیش کە خۆی بەخشیبێ بە پێغەمبەر، ئەگەر پێغەمبەر مەیلی لێ بێ بیکا بە هاوسەری خۆی و ئەمەی دوایی تایبەتی خۆتە و بۆ موسڵمانانی تر نییە. ئێمە ئاگەدارین لەو حوکمانەی فەرزمان کردوون لەسەر موسڵمانان لەبارەی ژن هێنانیانەوە و چۆن ژن ئەهێنن و کێیان بۆ حەڵاڵە و کێیان لێ حەرامە و هەروا لەبارەی ئەو کەنیزەکانەوە کە هەیانن ئەمەیش نزیکترە لەوەوە کە چاویان بە هاتنەوە لات فێنک بێتەوە و دڵیان شاد ببێ و خەفەت نەخۆن و ڕازی بن بەوەی تۆ بە هەموویانت داوە و خوا ئەزانێ چی لە دڵتانایە و خوا زانایە و بە حیلم و حەوسەڵەیە. لا يحل لك النساء من بعد ولا أن تبدل واتە یەکێک یا زیاتریان تەڵاق بدەی و لەباتی ئەو ژنی تر بهێنی هەرچەند جوانیشیانت زۆر بەدڵ بێ مەگەر ئەو کەنیزەکانەی ببن بە موڵکی خۆت بە کڕین یا پێ بەخشین یا بە دیل گرتن لە شەڕی کافرانە و خوا ئاگای لە هەموو شتێکە و هیچی لێ ون نابێ کەواتە لەو سنوورە لامەدە کە ئەو بووی دیاری کردووی. ئەی ئەو کەسانەی ئیمانتان هەیە، مەڕۆنە ناو ماڵەکانی پێغەمبەرەوە مەگەر ئیزنتان درابێ بۆ ئەوەی بڕۆن خۆراکێ بخۆن، بە مەرجێک کە چوون خواردنەکە پێگەیشتبێ و ئامادە بێ و دانەنیشن چاوەڕوان بن پێ بگا، بەڵام کە بانگ کران و فەرمووتان لێ کرا بڕۆنە ژوورەوە و کە خواردنەکەیشتان خوارد بڵاوەی لێ بکەن و مەمێننەوە شانی لێ دادەن بۆ قسە و گفتوگۆ کردن. بێگومان ئەمە ئازاری دڵی پێغەمبەر ئەدا و ئەویش شەرمتان لێکا پێتان بڵێ فەرموون هەستن بڕۆن، بەڵام خوا شەرمی لێ نایەت قسەی ڕاست بکا و چی ڕاستە ئەوە بڵێ. ئەگەر داوای پێویستییەکیشتان لە ژنەکانی پێغەمبەر کرد لە پشتی پەردەوە داوایان لێ بکەن نەک ڕووبەڕوو. هیچ تاوانێ نییە لەسەر ژنەکانی پێغەمبەر لە ڕووبەڕووبوونەوەی بێ پەردەدا بۆ باوک و باپیرانیان یا بۆ کوڕی خۆیان یا بۆ برایان یا بۆ برازای کوڕیان یا بۆ خوشکەزای کوڕیان یا بۆ ژنانی لە چەشنی خۆیان واتە ژنانی موسڵمانان یا بۆ ئەو بەندە و کەنیزەکانی کە مڵکی خۆیانن، ئەی ژنانی پێغەمبەر! لە خوا بترسن لەبارەی ئەم شتانەوە کە فەرمانتان پێدراوە، خوا لە هەموو شتێ ئاگەدارە و هیچی لێ ناشاررێتەوە. بێگومان ئەوانەی ئازاری خوا و پێغەمبەری خوا ئەدەن واتە کردەوەی وا ئەکەن کە خوا و پێغەمبەر پێیان ناخۆش بێ خوا لە دونیا و لە قیامەتا لەعنەتی لێ کردوون و لە ڕەحمەتی خۆیی دوور خستوونەتەوە و سزایەکی وای بۆ ئامادە کردوون کە سووک و سەفیلیان بکا. والذین یوذون المومنین والمومنات بغیر ما ثم لا يجاورونك فيها إلا قليلا جا ئەگەر مونافیقەکان و ئەو موسڵمانانەی دڵیان نەخۆش و کرمێیە و ئیمانیان دانەمەزراوە و هەرچی و پەرچییە هەرزەگۆکانی مەدینە دەستبەردار نەبن لە بڵاوکردنەوەی واتەواتی بەد و لە فیتنە و فەسادگێڕان لە ناو شارا بەڕاستی هانت ئەدەین و ئەمرت پێ ئەکەین بە گژیانا بچی و لە مەدینەیان بکەیتە دەرەوە ئیتر پاش ئەوە بۆ ماوەیەکی کەم نەبێ لە دراوسێی تۆدا نامێننەوە و ناچاری کۆچکردن ئەبن. ملعونین ئەینەما ثوقفوا ئوخذوا وقتلوا تقتیلا. ئەوانە ئەو کاتە بەر لەعنەتی خوا کەوتوو ئەبن یا بە لە موسڵمانان وەلا خراو دا ئەنرێن لە هەر کوێیەکدا ببینرێن و بدۆزرێنەوە و بکەونە بەردەست ئەگیرێن و ئەکوژرێن و قەڵاچۆ ئەکرێن. تۆ بڵێ خوا خۆی ئەزانێ ڕۆژی قیامەت کەی ئەبێ تۆ چوزانی کەی ئەبێ لەوانەیە بەم نزیکانە بێ. ان اللە لعن الکافرین وئەعد لهم سعیرا. بێگومان خوا لەعنەت و نەفرینی کردووە لە کافران و لە ڕەحمەتی خۆیی دوور خستوونەتەوە و ئاگرێکی سەختی بەتینی بۆ ئامادە کردوون کە ئاگری دۆزەخە. ئەگەر وابن خواکار و کردەوەکانتان بۆ باشەکا و تاوانەکانتان بۆ ئەپۆشێ و هەر کەسیش بە فرمانی خوا و پێغەمبەری خوا بجوڵێتەوە ئەوە سەرکەوتنێکی گەورەی دەستکەوتووە و گەیشتووە بە پایەیەکی بڵند کە ئەوەتە لە دونیادا کرداری چاک بووە و لە قیامەتیشا بەهەشتی بەرین جێیەتی. ئێمە ئەمانەتی جێبەجێکردنی فەرمانەکانی خۆمانمان خستە بەردەمی ئاسمانەکان و زەوی و چیاکان تا بزانین ئاخۆ ئامادەن لە ئەستۆی خۆیانی بگرن؟ نکوولیان لە ئەستۆگرتنی کرد و هەڵیان نەگرت و لەو بەرپرسییە ترسان کە دێتە بەریان. پاشان ئادەمیزاد هەڵیگرت و لە ئەستۆی خۆی گرت. بەڕاستی ئادەمیزاد ستەمی لە خۆی کرد و نەیزانی چ ئەرکێکی گەورەی لە ئەستۆی خۆی گرتووە. ئەنجامی ئەو چوونە بەر تەکلیفەی ئادەمیزاد ئەوە بوو هەندێ لەو خەڵکە پیاو و ژنی مونافیقیان لێ دەربچێ و هەندێکی تریان هاوبەش بۆ خوا دابنێن و هەندێکیش باوەڕیان بە خوا هەبێ و لە ئەنجامی ئەمەیشا خوا سزای پیاو و ژنە مونافیق و هاوبەش بۆ خوا دانەرەکان بدا و تۆببە و لە گوناه پاشگەز بوونەوەی پیاو و ژنە خاوەن باوەڕەکانیش قبوڵ بکا و خوا بەخشندە و بەڕەحمە. لە ئەبی هورەیرەوە ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغمبەری خوداوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، هەر کەسێ قورئان بخوێنێ و ڕەفتاری پێ بکا لە ڕۆژی قیامەتدا دایک و بابی تاجێکی وایان لەسەر دەکرێ شەوقەکەی لە شەوقی ئەو خۆرە جوانترە کە لە جیهاندا دێتە ناو ماڵەکانتانەوە. دەی کەوایە دەشێ ئەوەی کە بیخوێنێ و کاری پێ بکا پلە و پایەی خۆی چۆن بێ؟